شەهرەزاد وتی عەلادین کام قسانەی بیست خۆی بۆ نەگیرا هاتە دەرەوە باوەشی کرد بە زوبێدەدا ئەمجا باوەشیان کرد بە یەکدا هەردووکیان شاگەشکە بوون و بوورانەوە خوا بە یەکی گەیاندنەوە ئەمجا پرسی زوبێدە گیان خۆ تۆ مردی تو ئێمە تۆمان ناشت ئێستا چۆن گەشتیتە ئێرە ئەیژوتی نەمردبووم جنۆکەکان منیان فڕان تاکو گەیاندمیانە ئێرە ئەوەی نێژرا جنۆکە بوو چوو بۆ شێوەی منەوە کە گۆڕەکەیان جێهێشت هاتە دەرەوە دواتر سەیرەکەم لای حەسەنی مریەم کچی پاشام کامەیە منیش لێم پرسی بۆ هێنراومە تێرە ئەویش پێی وتم ئاخر پەیمانم پێدراوە ببمەژنی ئەلادین ئاخۆ ئەهێڵێت ببمە هەویەی تۆ منیش پێم وت بەسەر چاوان پەسەندمە بەڵام مێردەکەم لەکوێیە ئەو پێی وتم چی بەسەر بێت لە نێوچاوانی نووسراوە هەر ئەبێت بگەڕێتەوە لامان ئێمەش دڵخۆشی خۆمان بەم ئاواز و گۆرانیانە ئەدەینەوە بەڵکو خوا پێکمان شاد کاتەوە ئەوە بوو وا لەم کڵێسێدا پێک شاد بووینەوە حەسەنی مریەم لای کردەوە بە لای داوتی گەورم ئەلادین پەسەندتە وەرم بگریت و ببیتە مێردم عەلادینیش وتی، خاتوون، ئێوە نەسرانین منیش موسڵمانم چۆن ئەکرێ مارت بکەم؟ خاتوونی شازادەوتی هەژدە ساڵی ڕەبق مسلمانم و لەگەڵ هیچ ئاینێکدانیم دژی ئیسلام بێت عەلادینوتی خانم خوازیاری گەڕانەوەم بۆ نیشتیمانەکەم ئەوێژ وتی ئەوە بزانە لە نێوچوانت نووسراوە کە هەندێک کار هەیە ئەبێ جێبەجێ بکەیت تاکو و باواتی خۆت بگەی هەروها نووسراوە کوڕێکت هەیە ناوی ئەسلانە پلە و پایی خۆتی لای خەلیفە هەیە تەمەنی هەدە ساڵە ڕاستەکان دەرکەوتون و درۆکانی شتیاچون خوانهێنی ئەحمەدی حەوجۆشی ئاشکرا کرد کەشتومەکە زیوینەکەی خەلیفەی دزی ئێستاش لە بەندیخانە بەدەست و پێبەسراوی بەندە ئەوەش بزانە عەلادین وتی خوا پاداشتت بداتەوە بۆ ئەو کارە چاکانەی کردوتە حەسەنی مریەم جارێکی دی شایەتمانی مسلمان بوونی خۆی ڕاگەیان کە عەلادین ڕازگۆیی ئەوی بۆ دەرکەوت پرسی ئێستا کار و گرنگی ئەم گۆیە چییە؟ ئەیژوتی ئەم گۆیە گردون ئامێزە پێنج کاری گرنگی هەیە هەر یەکەو لە کاتی خۆی دایکە دایکی باوکم واتە نەنکم ساحر بوو تەلیسمەکانی خوێندەوە گەنجینەکانی ئەپشکنی ئەم گۆی دەستکەوت بوو کە تەمەنم بووە چوو ئەردە ساڵان فێر خوێندن کرام کتێب مەخوێندەوە ئەم جاتوانیم ئەم گۆیە بخوێنمەوە کە لەسەری نووسراوە محەممەد درودی خوای لێبێ ئیدی متمانەم پێدا و خوان بە تاک و تەنیا پەسەند بوو ئیدی نەنکم پیر و کەنەفت بوو ئەم گۆی بەخشێ من هەر پێنج سیفاتەکەی پێوتم پێش ئەوەی نەنکم بمرێ باوکم پێیوت ئادەی ڕملێکم بۆ لێ بدە بزانم ئایندەم چۆنە ئەیژوتی دووریانەکەت ئاخری بەدەست یەکێک ئەکوژێی کە بەدیلی لاسکەندەریەوە دێت باوکیشم سوێندی خوارد کە هەر دیلێک خەڵکی ئەسکەندەریە بوو خێرا لە ملی بدا و بیکوژێ ئیتر ڕەنگە بە هێندەی مووی سەری خۆی خەڵکی کوشتبێ کە نەنکم تیاچوو لە دڵی خۆم داوتم ئاخۆ کێ من مارە بکە ئەم ڕمڵەم بۆ ئەو لێدا و فاڵم پێگرتەوە ئەڕوانم پێم ئەڵێت تەنیا کەسێک تۆمارەکە ناوی عەلادینی خاڵدارە ڕازگۆ وەفادارە زۆرم سەرسوڕما ئارام بووم و دانم بەخۆم گرت تاکو و نسیب من و تۆی پێگەیان ئەلادینیش مارەی کردوتی هەموو ئاواتێکم ئەوەیە بگەڕێمەوە زێدی خۆم ئەویش وتی گەر ئەمە ئاواتت بێ فەرموو لە تەک من داوەرە لە شوێنێکدا لە نێو کۆشک شاردێ و چۆلای باوکی باوکی پێیوت کچە شیرینەکەم ئەمڕۆ زۆر دڵم تەنگە وەرەبا پێکەوە کەمێک بخۆینەوە ئەمجا سفرە ڕاخرا پیاڵە دوای پیاڵە مەی دایە دەست باوکی تاکو و بەدمەز بوو دواتر بورایەوە چونکە کچەکەشی دەرمانی هۆشبەری بۆ کرد بۆ پێککانەوە ئەمجا لە پناگەکەدا عەلادینی هێنایە دەر و پێیوت وەرە ئەوە دژمنەکەتە بێهۆش کەوتووە چی لەکەی بیکە ئالادین هات و هەر چوار پەلی بەستەوە دواتر دەرمانی دژە بەنجی بەلود داپژان باوکەکە کە هۆش یاتەوە کچەکەی و ئەلادین چۆکیان بەسەر سنگی دادابوو بە کچەکەی وت کچم ئەمە ڕەوایە بە منەکەی کچەکەی وتی ئەگەر من بە کچی خۆتە زانی وەکو من مسلمان ببە من خۆم بە تاک ناسی و لەم دنیا و لەو دنیاش بڕوام بە هیچ دینێکی تر نییە خۆم خستە پەنای خوا تۆیش گەر مسلمانە بیت ئەو ڕێز و خۆشەویسترە بی ئەگەر نا کوشتنت باشترە علادینیش زۆر تەقللایدا هەر مسلمان نەبوو بۆیە خەنجەرەکەی هەڵکێشا و شا دەماری ملی بڕی و کوشتی نامەیەکیشی لەسەر ناوچەوانی دانا هەندێشت و مەکی بەکێش و سوک و نرخگرانی کۆکردەوە و لێیاندا و ڕۆشتن بەرەو کڵێسا ئەم جا شازادە مریەم کچی شای و حەننا گۆیەکەی هێنا دەستی هێنا بەو ڕۆیدا کە وێنەی جاجمە ڕاخەرەکەی بەسەرەوە بوو هێندەیان زانی ڕاخەرەکە لە بەردەمیاندایە لەسەری دانیشتن ئەمجا ئەم قەسەمەی لەبەر خۆی وت بۆ خاتری ئەم نووسینەی بەسەر ئەم گۆیەوەیە و ئەو ناو تەلیسمانە ئەو قەڵەم و زانستانە بڵندمان بکەوە بفڕە ڕاخەرەکە بڵند بۆ بۆ ئاسمان فڕی فڕی تا گەشتە دۆڵێکی ڕوت و وشکی کاکی بە کاکی ئەمجا ڕووی جاجمەکەی سەرگۆیەکەی بەرەو زەوی کردەوە دەستی پیاهێناوتی نیشتەرەوە دەوارمان بۆ لێبدا تاکو و تێیدا بحەوێنەوە شەوی دوو سەد و حەفتا. شەهرەزاد وتی لەبەر ئەوە ئەو دۆڵە بێ ئاو بوو دار و درختی نەبوو بۆیە شازادە ڕووەکانی گۆیەکەی کردە ئاسمان و ئەمجاوتی بۆ خاتری ناوە جوانەکانی خوا ئەم دۆڵە بە دار و درەخت بڕازێنەوە دەریاچێکی تیا بێ شەپۆل بدا کە فەرمانەکان بە جێگەیەنران چوون دەست نوێژیان هەڵگرت نوێژیان کرد ئەمجا ئەو ڕووی گوێی دەست لێخشان کە شێوەی سفرەوخوانی تیاڵکەندرا بوو ئەم جاوتی بۆ خاتری ناوە جوانەکانی خوا سفرەوخوان ئامادە بکە هەر خێرا سفرە و هەر خوانێک حەزیان لێبوو ئامادە بوو تێر و پڕیان خوارد بەسەرهاتی ئەمان لێرە بەجێ هێڵین کوڕی شا بە پەلە هاتەوە باوکی ئاگادار بکاتەوە سەیری کرد کوژراوە نامەیەکیش بە ناوچوانیەوەیە خوێن دێو تێگەیشت کە علادی نووسیوێتی ئەمجا بۆ خوشکەکەی گەڕان نەیدۆزیەوە ئەم جابەرە و کڵێسە بۆ تاک و پیرێژن ببینێ باش بوو دۆزیەوە هەواڵی خوشکەکەی لێپرسی لە وەڵامداوتی لە دوێنەوە لێ بێ ئاگام لە چەکدارانی پرسی سوار بوون بەرە و دەرەوەی شار ڕۆشتن تاک و گەشتە دەوارەکان خات و مریەم هەستا و سەیری ڕێ کرد تۆ زۆغبارێکی زۆری بینی کە تەپ و تۆز ڕەویەوە ڕوانی ئەو براکەیەتی چەندین سەرباز بەدوایە و براکەی هاوارەکە بۆ هەرچوێک بڕۆن لێتان نابینەوە کەنیزەکەکە لە عالادینی پرسی ورەت چۆنە لە جەنگدا ئەیژوتی نەچەک بازم و نەشۆڕش نە هەڵمەت و نەهێرش ئەمجا گۆیەکەی دەرهێنا و دەستی بەو ڕۆدا هێنا کە ئەسب سوارەکەی تیا بوو هێندەی زانی ئەسب سوارێک لە زەوی هاتە دەر و بەرەو ڕووی سوارە چەکدارەکان بۆ زۆریان لەگەڵ جەنگاو شکاندنی و بەرەو دوا کشاندنیەوە ئەمجا کەنیزەکە پرسی بۆ میسرەچی یا ئەسکەندەریا ئەویش وتی ئەسکەندەریا ئەمجا چوونە سەر بەڕەکە و سوێندێکی بەسەرا خوێن بەڕە بڵند بۆ بەرەو ئەسکەندەریا ئەمجا کە گەشتن بردنیاش کەوتێکەوە خۆشی چوە شار و جلو بەرگی بۆ کڕین و بۆی هێنان ئەمجا بردنیان ناو دوکانەکە و خواردن و پێداویستی بۆ هێنان. ئەحمەد دەنەف کە لە بەغداوە نێردرابوو، لە رێگاوبان بینی، چووە بەردەمی و ناوی خوای هێنا و باوەشی پێدا کرد. ئەمیش مژدانەی ئەسڵانی کوڕی پێدا وتی کە ئێستا بیست ساڵانە. عەلادینیش بەسەرهاتی خۆی، هەر لە سەرەتاوە تا کۆتایی بۆ گێڕایەوە، ئەمجا لە گەڵ خۆی بردەوە بۆ خانوە سەرخان و ژێرخان دوکانەکەی. ئەحمەد دەنەف زۆر سەری سوڕما، ئەو شەوەیان لەوێ ڕۆژ کردەوە، بۆ سبەینێ خانوبەرەکەی فرۆشتەوە و چەندیشی سەرمایە هەبوو خستیە سەری، چونکە ئەحمەد دەنەف پێی ڕاگەیاندبوو کە خەلیفە ناردوێتیە شوێنی، ئەویش پێی وت ئەبێت یەکەم جار بچمەوە میسڕ و دایک و باوکم و کەس و کارم ببینم ئەمجا ڕویان کردە میسر و ڕێگا زەردەیان گرت چونکە ماڵیان لەسەر ئەو ڕێ بوو ئەمجا لە دەرگیاندا دایکی پرسیەوە کێیە ئەوی ژووتی ئەلادینم ئەمجا هەمویان دەرپەڕینە دەرەوە و ئەلادینیشیان لە ئامێز گرت کە چوونە ژوورەوە سێ ڕۆژ بۆ حەوانەوە مانەوە ئەمجا بەرە و بەغدا بوونەوە باوکی پێیوت وەرە لای خۆمە و کوڕم ئەویش وتی، بەرگەی دابڕان لە ئاسڵان ناگرم. دایک و باوکی لەگەڵ خۆی برد بۆ بەغدا، کە گەشتنە بەغدا چووە لای خەلیفە و مژدەی گەیشتنی عەلادینی دایە و بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە. ئەمجا هەستا ئەسڵان و باوکی ماچ کرد، فەرمانی دا ئەحمەدی حەوجۆش دزانیان هێنا. کە هاتە بەردەم خەلیفە وتی عەلادین هانام بۆ تێنا ئەوی شمشێری دەرهێنا و لە ملیدا خەلیفە فەرمانی دا مریەمیان لێ مارە کرد و ئاهەنگی بۆ جێران ئەمجا ئەسلانی کوڕی عەلادینی کردە سەرۆکی شەستەکە ژیانێکی خۆشیان بردەسەر تا تەمەن کۆتا بوو بەڵام چیرۆکی بەخشندەی زۆر لە حاتەمی تەیە جێرنەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتیە جێرنەوە کە گۆڕی حاتەمی تەی لەسەر لوتکەی چیایەکی بڵندە کە دوو حەوزی ئاو لەم لاو ئەو لای گۆڕەکەی لەبەرد بۆ هەڵکەندراوە چەند پەیکەرێکی کیژی لەبەرد بۆ تاشراوە کە کاکۆڵیان بە سەرشاندا پرژاوە. لە دامێنی چاکەشدا ڕووبارێک هەیە، هەر کەس شەو لەوێ بمێنێتەوە، هەر لە ئێوارەوە تاکوو بەیانی گوێی لە ناڵە و قیژەی کیژانە بێ. کە ڕۆژیش ئەبێتەوە، لەو چەند پەیکەری کیژانە زیاتر کەسێک دیار نییە. کە پێخوارشای کەران لە خێڵەکەی دابڕا، شەو لەوێ مایەوە. کە شەو داهات، گوێی لەو قیژە و هاوارەی کیژان بوو، لە خۆی پرسی، ئاخۆ ئەم هاوار و فیغانە لەسەر لووتکەی چیا چی بێ؟ خەڵکەکەیش پیان وت، لە لوتکەی چیا گۆڕی حاتەمی تەیلێ کیژانێکی لەبەر تاشراو هەن کە قژیان لە سەر شاندا پەخشانە، هەر کەس لێرە بمێنێتەوە شەو تاکوو بەیانی گوێی لەم هاوار و فیغانە بێ. پێخواری شای کەران بە لاقرتێوە بە حاتەمی تەی وت، ئەی حاتەم ئێمە ئەمشەو میوانی تۆین و ژەمە لێبوردەین ئیتر خەوی لێکەوێت بەیانی بەترس و پەشۆکاویەوە بە ئاگادێ بەدەم هاوارەوە ئەڵێت عارەبینە فریای خۆم و شترە کاروانەکەم بکەون کە چوون بۆ شترەکەی ئەڕوانن سەرگێژێتی ئەمجا ناچار بۆیان سربڕی و دەستیان کرد بە گۆش برژاندن ئەمجا کەلیان پرسی وتی حاتم هاتە خەوم و شمشێرێکی ڕوود بەدەستەوە وتی، بوونە میوانم و هیچمان نەبوو بۆتان دابنێین تا بیخۆن، ئەمجا شمشێرەکەی کێشا بە وشترەکەمدا، دواتر وتی، گەر سەری نەبڕن ئەمرێ. ئەمجا دوکراع سواری وشترێکی کاروانی بوو، ئەویش لە دوایەوە. لە نیوەڕێدا کابرایەکیان بینی سواری وشترێکی بەهێزی کاروانی ببوو، وشترێکی تری بە دوای خۆیدا بە کێشە کرد. لێیان پرسی، تۆ کێیت؟ ئەویش وتی، من عودەی کوڕی حاتەمی تەیم. ئەمجا ئەویش لەمانی پرسی ئەی ئاخۆ پێخواری میری کەران لە کوێیە ئەوانی ژوتیان ئێمەین ئەمجاوتی ئەم وشترەی خۆی بۆ نردویت لە برێتی وشترەکەی خۆت کە سەران بڕی ئەو تا سواری ببە پێخوار پرسی جا چۆن ئەوەی پێڕاگەاندی ئەژوتی لە خەوما پێی وتم عودەی پێخواری میری کەران بووە میوانم وشترەکەی خۆیم بۆ سەر بڕیوە بڕۆ وشترێکی بۆ بەرە چونکە من هەژارم و هیچم نەماوە پێ خوار لێ وەرگرت لە کاتێکدا زۆر سەری سوڕما بوو کاوە حاتم بە مردوویش هەر بەخشندە و دەست بڵاوە جا لە کەسە بەخشندە و نان بدەکان هەندێ بەسەرهات لە مەعینی کوڕی زایدەش ئەگێڕنەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو بە سێ گۆزە ئاوە پەیدا بوون ئەوانیش ئاوی گۆزەکانیان خواردەوە ئەم جامعین بە دەوروبەرەکەی وت شتێکیان بدەنێ کەسیان پارەیان پێنەبوو بیدەن بە کەنیزەکەکان ئەمجا فەرمانی دا هەریەکە و دەسرە لیرە بداتە سێکەنیزەکە کە لە زێر دروستکرابوون کەنیزەکێک بەوانی تری وت بەخوا ئەم بەخشندەیە هەر لە مەعینی کوڕی زایدا وەشێتەوە وەرن با هەر یەکەمان شعرێک هەڵ بدەین بەسەریدا یەکەمیان وتی تیریان لە کەوان کە دەرەپەڕێ لە لای دژمندا زێڕە و ئەوەرێ بۆ برینداران مەرهەمە مەرهەم یاخود کەفەنە بۆ مردووی گۆڕێ دووەمیان وتی بژیت پاڵەوان بە بەخشندەیی خێرت بە دۆست و ناحەزان گەیی قەدی شمشێریان لە زێڕە تاک و جەنگ لە شەونمیان نەکا بێبەری سێمیان وتی تیریان بۆ دژمن هێندە بە خێرە چونکە نێزیان هەردەم لە زێڕە کوژراوان ئەیدەن بە کفن و دفن پارەی دەرمانی زامدار و جێڕە ئەگێڕنەوە مەعینی کوڕی زاید لەگەڵ چەند کەسێکدا چێتە ڕاوشکار ڕەوە ئاسکێک لیان نزیکە بێتەوە هەر کەسە و غارەدا بە دوای ئاسکدا مەعینیش شوێن ئاسکێگەکەوێت دواتر ڕاویەکات و دابەزێت و سەری بڕێ ئەڕوانێت کەرسوارێک بەرە و لای دێت ئەمیش سوارە بێت و بۆ لای کەرسوارەکە ڕوە دوای سڵاوکردن لێ پرسێ لە کوێ هاتوویت ئەویش ئەڵێ لە خاکی خەزاعەوە هاتووم چەندین ساڵ زەویەکەی وشک و دێم و بێ ئاو بوو ئەم ساڵ بوژاوەتەوە کردومە بە کشت و کاڵ پێش وەخت بەری دا و پێگەیشت بەرەگەی و باشەکەیم ڕنی و بە دیاری بردم بۆ مەعینی کوڕی زایدە چونکە زۆر نان بدە و دەست و دڵباش بوو چاکەکانی بەناوبانگ بوو ئەیژوتی چاوەڕێ بووی چەندت بداتێ وتی هەزار دینار ئەیش وتی ئەی ئەگەر وتی زۆرە وتی ئەڵێم پێ دینار وتی ئەگەر وتیەوە زۆرە ئەمی ژوتی سێ دینار وتی ئەگەر هەروتی زۆرە وتی ئەڵێم دو دینار دیسان وتی گەردی سانوتی زۆرە ئەمی ژوتی ئەڵێم پ دینار ئەی ژوتی ئەگەر هەمووتی زۆرە ئەمی ژوتی ئەڵێم سی دینار ئەی ژوتی ئەی ئەگەر بە زۆری زانی ئەمیش وتی، چوار پەلی کەرەکەم ئەکەم بە دەمی دا و بە دەستی بەتاڵ ئەگەڕێمەوە. مەعین زۆر پێکەنی و ئاو زەنگی لێدا و گەڕایە و ناو چەکدارەکانی بەرەو ماڵ بوونەوە. لەوێ بە دەرگاوانەکەی خۆی وت، ئەگەر یەکێک بە باری کەرێکەوە هات ویستی من ببینێ، هەر زوو بۆم بێنە. دوای کاتژمێرێک کابرای کەروبار پەیدا بوو، دەرگاوان ڕێگای دا و چووە ژوور. کابرا مەعینی نەناسیەوە، لەبەرئەوەی دەست و پێوند و چەکداران و پیاو ماقوڵانێکی زۆری لە دەور بوو، کۆشکێکی مەزنی ڕازاوە، پیاوێکی دەوڵەمەند بوو. کە سڵاوی کرد، مەعین لێی پرسی، چی تۆی گەیاندە ئێرە؟ ئەویش وتی، خەیارم بۆ هێناویت، کە هێشتا کاتی بەرهەمی نەهاتووە. مەعین وتی، بەتەمای چەندیت بدەمێ؟ ئەویش وتی، هەزار دینار. مەعین وتی زۆرە ئەویش وتی پێنج سەد دینار باشە مەعین وتی زۆرە وتی سێ سەد دینار مەعین وتی زۆرە کابرا وتی دوو سەد دینار باشە مەعین وتی زۆرە ئەمجا کابرا وتی سەد دینار ئەویش وتی زۆرە ئەمیش وتی پەنج دینار مەعین وتیەوە زۆرە کابرا وتی سی دینار ئەمجا کابرا وتی پەکو بەخوا ئەو کابرایە شوم و نەگبەت بوو کە لە بیابان بینیم سی دیناریش هەر زۆرە مەعین دەستی کردە پێکەنین بە جۆرێک کە بە پشدا کەوت ئەم جابانگی کردە بەرپرسی پارەی و فەرمانی دایوتی هزار دینار و 500 دینار و 300 دینار و دوو سەد دینار و سەد دینار و پەنجا دینار و سی دینار بدە بەم پیاوە کەرەکەیش با هەر لە جێی خۆی بێ کابرا لە خۆشیدا گەشایەوە 1970 دیناری وەرگرت خوا لە هەمویان خۆش بێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو چیرۆکی شارۆچکەی لەپتیت شەهرەزاد وتی بیستومە کە شارۆچکەیەک بووە ناوی لە بەتیت بووە لە مەملەکەتی ڕۆم کۆشتێکی داخراوی تیابوو هەر کاتێک پاشایەکی ڕۆم بمردایە قفڵێکیان لە دەروازەکەی ئەو کۆشکە دا، بۆیە دەروازەی ئەو کۆشکە بیست و چوار قفڵی پێوە بوو. دواتر پاشایەک حوکمڕانی گرتە دەست کە لە بنەماڵەی پاشایان نەبوو، بۆیە ویستی ئەو کۆشکە بکاتەوە تا بزانێ چی تیایە. پیاو ماقوڵانی دەوڵەت نەیانهێشت و سەرزەنشتیان کرد، ئەویش کە سوور بوو لە سەرکردنەوەی کۆشکەکە وتی، ئەبێت ئەم کۆشکە بکەمەوە. دەوروبەرانی زۆریان تەقەلادا دیاری و پاداشتیان بۆ نرد هەر سوودی نەبوو خۆی و چەند کەسێک چوون و دەرگیان کردەوە سەیری کرد چەندی نوێنەی پیاوانی عەربی تایە بەسەر ئەسپەکانیانەوە شمشێریان بە قەدەوە و ڕمیان بەدەستەوەیە کتێبێکی دۆزیەوە هەڵی گرت و خوێندیەوە سەیری کردیان و سراوە هەر کە دەروازەی ئەم کۆشکە کرایە و ئیتر خێڵێکی عەرب ئەدەن بەسەر ئەم شارۆچکێدا کە لە شێوەی ئەو ئەسب سوارانەدان ئاگادار بن دەروازەی کۆشک مەکەنەوە ئەو شارۆچکێش لاندەلووز بوو لە سەردەمی حکومڕانی وەلیدی کوڕی عەبدولمەلیک کە لە بەنی ئومەیە بوو تارێقی کوڕی زیاد داگیری کرد بوو پاشای ئەم شارۆچکەی زۆر خراپ کوشت بوو شارۆچکەکەی تاڵان کردبوو هەرچی ژن و مەڕ و ماڵات و سامانیان بوو بردبووی زیاتر لە 1970 تاجی زێڕین و ئەلماس و مرواری تیابوو گۆڕەپانێکی ئەسب سواری مەزنی تیابوو پڕ بوو لە قاپ و قاچاخی زێڕین سفرەکەی حەزرەتی سلەیمانیان هەبوو کە لە زمرۆدی سەوز بوو کە تا ئێستاش لە ڕۆما ماوە لەگەڵ ئەو قاپ و قاچاخەدا، هەروەها کتێبی زەبووری لێ بوو کە بە خەتی یۆنانی لەسەر کاغەزی زێڕین نووسرابوو، کتێبێکی دی تیا بوو کە باسی دەرهێنانی یاقووت و بەردە بەنرخەکانی کرد. گۆیەکی زەوی و چەندین نەخشەی سەر زەوی و دەریاکانی لەسەر بوو. ئەکسیرێک کە درهەمێکی بە سەد هەزار درهەمی زێڕوزیو بوو ئاوێنێکی تیابوو کە سەرسوڕهێنەر بوو کاتی خۆی بۆ حەزرەتی سولەیمان دروست کرابوو هەرکات سەیرت بکردایە هەر حەوت هەرێمەکەت بە ڕوونی تیابینی کۆمەڵێکی تیابینی پڕی بوو لە یاقوتی بەهرەمانی هەر کە لە وەسفکردن نایە هەمووی بە باری وشتر نرد بۆ وەلیدی کوڕی عەبدولمەلیک ئەمە دوا هەواڵی لەبتیت بوو